چیرۆکی ڕاوکردنی ئەو ماسیەی مستیلەکەی پاشای قوتدا بوو. تۆڕەکەی داتەکاندە ناو کەشتی و جاری دووەم تۆڕەکەی فرێدایەوە ناو ئاوەکە بە هەمان شێوە کە ڕایکێشایەوە ماسیەکی زۆری تێدا بوو ئەوانەشی داتەکاندە ناو کەشتێکەوە ئەم جا هەر تۆڕی فرێدایە ئاوەکە و دوای کەمێک ڕای ئەکێشای و پڕبوو لە ماسی گەورە گەورە تاکو ئاوڕیدایە و کۆمەڵێکی زۆر گەورەی ماسی لە بەردەمیدا بوو ئەمجا ماسیەکی گەورەی بۆ خۆی و کەشتیەوان خستە لاو و لەدڵی خۆی داوتی کەشتیەوان هاتەوە پێی ئەڵێم ئەم ماسیە بۆ هەردووکمان ببرژێنێت پێکەوە بیخۆین ئەمجا دەستی برد چەقۆکە لە پەڕپەڕەی گوێی ماسیەکە گیرا کە سەرنجی دا مستیلەیەک لە پەڕپەڕەی ماسیەکە دایە و نوکی چەقۆکەی پێدا چووە ئەبوسیر مستیلەکەی دەرهێنا و کردیە پەنجەی دوای کەمێک دوو نۆکەری پاشا پەیدا بوون داوای ماسیەکانی کۆشکی پاشایان کرد پرسیاری کەشتێوانیان کرد ئەبوو سیر دەستی بڵند کرد تاکو شوێنی بەلەمی کەشتێوانەکەیان پیشان بدا هێندەی زانی کە لەسەری هەردوو نۆکەرەکە کەوتە بەرپیان هەرچەند سەیری ئەم لاو ئەو لای خۆی کرد کەسی نەبینی لە خۆی پرسی باشە کێ ئەم دوانەی کوشت کەشتێوان هاتەوە و کە ئەو دوو کوژراوەی بینی و سەیری پەنجەی ئەبوو سیری کرد تاواری کرد کورە نەکبەت دەستت نەجوڵێنیت با منیش نەکوژن ئەبوو سیروتی ئەوە تۆڵێکی کەشتێوان پرسی ئەم دوو نۆکەرەی پاشا چێ کوشتنی ئەبو سیر وتی بەو خۆیە نازانم ئەویش وتی ڕازەکەی ئەمجا پرسی باشە ئەی ئەو مستیلێت لە کوێ بوو ئەبو سیر وتی لە پەڕپەڕەی گوێی ئەو ماسیەدا دۆزیمەوە ئەوی ژوتی ڕاست دەکەی چونکە کە پاشا لە پەنجەرەکەەوە ئیشارەتی بە مندا گونیەکە بربدەمەوە ناو ئاوەکە ئەو مستیلێن بینی بریسکەی هات و کەوتە ئەم دەریایەوە گومانی نییە ماسیە قوتی داوە و قەدەری خوا وابووە کەوتۆتە تۆڕەکەی تۆوە ئەوەتا بووە بە نسیبی تۆ بەڵام ئاخۆ زانی ئەم وستیلەیە چ تایبەت مندیەکی هەیە ئەبوو سیروتی نەبەخوا ئەیژوتیە مستیلەیە پاشا خاوەنێتی هەمیشە لە پەنجەیدایە ئەو پەنجەی مستیلەکەی تێدایە بۆ هەر لایەک ئیشارەتی پێبکات و ڕیبکاتە هەر کەسێکی کە ڕقی لی بێ دەم و دەست سەری بە سەر سنگی دا بەرە بێتەوە بەر پێی و ئەمرێ پاشا خۆی خاوەنی سوپایەکی خراپی ملهوڕ و سەرکێشە گیانی بە مستیلەیە سوپاکەشی لە ترسی ئەو مستیلەی لێ هەڵناگەڕێتەوە ئەو مستیلەیە تیشکێکی لێدێتە دەرەوە لە هەر کەسێک بدا خێرای کوژێ کە ئەبوسیر ئەمەی بیست زۆر خۆشحاڵ بوو بە کەشتیەوانی وت کەوا بوو بم بەوە ناوشار کەشتێوان وتی لێرە بە دواوە لێت ناترسم چونکە هەر کاتێک بە قەستی کوشت پەنج بۆ پاشا درێژ بکەی سەری ئەکەوێتە بەرپێی گەر بتەوێت ئەتوانیت هەموو سوپاکەی بکوژی ئەمجا سواری کەشتەکەی کرد و لەگەڵ خۆی بردەوە بۆ شار کە گەیشتنەوە شار پاشا ئەبوو سێری بینی پرسی ئێمە فرێماندای تەناو ئاوەکەوە چۆن هاتوویتەوە ئێرە ئەبو سیر وتی ئەی پاشای زەمان کە فەرمانت دا فڕێن بدەنە دەریاوە کەشتێوانەکانت منیان بردە دوورگەیەکەوە لێیان پرسییم باشە تۆ چ خراپێکت بەرامبەر پاشا کردووە تاکو هێندە لێت و ڕەبووە و فەرمانی داوە بتکوژن منیش لە وەڵامدا پێموتن بەو خویە خۆشم نازانم ئەوانی ژووتیان کەوا بوو یەکێک حەزودی و بەغیلی پێبردویت و لای پاشا بۆی تێچاندویت و بە پیاو خراپ ناوی بردووی ئەمجا کەشتێوانەکە پێی وتم بەو خویە کاتی خۆی من هاتمە گەرماوەکەی تۆ و خۆم شت تۆیش زۆرت ڕێز لێگرتم و پەزێرایت کردم تەنانەت پارەشت لێوەرنەگرتم لە تۆڵەی ئەو چاکێتدا منیش ڕزگارتەکەم و ڕەوانەی وڵاتی خۆت دەکەمەوە منیش داما و خەمبار خەریکی ڕاوە ماسی بووم کۆمەڵێک ماسیم گرت ئەم جا تۆڕەکەم کۆکردەوە و ماسیەکم جاکردەوە گەورە و جوان بوو لە دڵی خۆم داوتم کە کەشتیوانی هاوڕێم هاتەوە ئەم ماسیەی بۆ ئەبرژێنم و پێکەوە ئەی خۆین چەقۆم هێنا و ویستم کە لەسەری ماسیەکە لێ بکەمەوە نوکی چەقۆکە لە پەڕپەڕی گوێی ماسیەکە گیر بوو کە سەرنجمدا چووە بە مستیلەیەکدا منیش مستیلەکەم کردە پەنجەم و دەستم کردە هەڵدڕینی ماسیەکە هێندەم زانی دوو نۆکەری بەڕێزتان پەیدا بوو داوای ماسیان کرد بۆ کۆشک منی ژوتم بە چاوان یەکێکیان پرسی ئەوە کەشتێوان لەکوێیە منیش بەدەستی مستیلەکەم ئیشارەتم کرد هێندەم زانی سەری هەردووکیان کەوتە بەرپیان زۆر ترسام کە کەشتێوان هاتەوە و دوو نۆکەرەکەی بینی سەریان پەڕیوە هاواری کرد بۆ خاتری خوا دەزمە جوڵێنە منیژمە کوژە ئەمجا تایبەتمەندیەکانی ئەم مستیلەی پێوتم جاگەورم کاتی خۆی تۆ یارمەتی منت دا گەرماوت بۆ دروست کردم زۆر ڕێزت گرتم ئێستا ئەرکی سەرشانما تۆڵت بۆ بکەمەوە فەرمو و ئەوە مستیلەکەت پیرۆزی خۆت بێ ئەمجا کەمێ ئەبوو سیر بێدەنگ بوو دواتر پرسی گەورم منیش حەزەکەم تاوانی خۆم بزانم داوات لێکم تاوانەکەی خۆمم پێ بڵیت دوای ئەوە خوێنم حەڵاڵت بێ گەردنت ئازاد بێ چۆن ئەم کوژی بم کوژە پاشا کە زۆر دڵخۆش بوو بە دۆزینەوەی مستیلەکەی وتی ئەبوو سیر بەم بە ئەمەکیتدا بەم بە وەفااییەتدا بۆم دەرکەوت کە تۆ بێتاوانی بەڕاستی ئەمە فیتی خومچەکەی هاوڕێت بوو ئەمجا کەوتە جێڕانەوەی قسەکانی ئەبوو قیر ئەبو سیر وتی، گەورەم بەو خوایە وڵاتی نەسرانیانم هەرگیز نەبینیوە، پاشاکەشیان ناناسم، بەڵام ئەبو قیر لە شاری ئەسکەندەریە دراوسێ دوکانم بوو، کارەکانمان زۆر بێ بازاڕ بوو، ڕۆزیمان سوار بوو، لە هەژاریدا سەری خۆمان هەڵگرت و گەیشتینە شارەکەی ئێوە، شەهرەزاد. چیرۆکی جێڕانەوەی بەسەرهاتەکەی ئەبوو سیر لەگەڵ ئەبوو قیرە و پیلان جێڕیەکانی پەزێرایی دەرگاوانی خانەکە تاک و چاک بۆوە چۆن چۆنی ڕۆژانە ئەچووە بازاڕ و سەری خەڵکی ئەتاشی و ڕۆزی ڕۆژانی خۆی پەیدا کرد دواتر ئاپۆرەی خەڵکەکە لەبەر خومخانەی ئەبوو قیردا ئەبینێت و خۆشی خۆشی هاوڕێکەی دەوڵەمەند بووە و کاچێ خۆی پیشانەدا ئەبوو قیر بە دزیکردن تاوانباریەکات و تا ئەتوانێ لێدە ئەمجا نەیویست درێژە بدا بە بەسەرهاتەکانی وتی قوربان هەر خۆیشی ڕێ بۆ دانام کە دەرمانی لابردنی موو پەیدا بکەم و بیدەمە پاشا تا ئەو بەکاری بهێنێ ئەوەش بزانە ئەو دەرمانە زیانی نییە ئێمە لە وڵاتی خۆمان بەکاری دێنین کاتی خۆی من بیرم چوو بوو بیخەمە گەرماوەکەوە ئەبوو قیر کە هاتە گەرماوەکەمەوە و پەزێرایم کرد ئەو بیری خستمەوە پاشا ناردی بۆ خانەکە دەرگاوانیان هێنا ئەویش هەمان قسەی ئەبوو سیری کرد ئەمجا پاشا چەند پاسەوانێکی نرد ئەبوو قیریان لە خومخانەکەەوە بە پێی پەتی و سەری قۆتی و بە باڵ بەستراوی هێنا لە بەرامبەر دەرگاوانی خانەکەدا وەستاندیان دەرگاوان هاواری لێکرد تۆ نەبوویت ئەو چەند پارە و درهەمەی هاوڕێکەت دزی؟ ئەم ئەبوو سیرەت بە نەخۆشی لە ژوورەکەدا جێهێشت و دەرگات لەسەرداخست خۆ فریای نەکەوتمایە ئەمرد هەر دەکارگێڕی خومخانەکە وتیان ئەمە هەر ئەو پیاوەیە کە بە توڵ هەموو گیانیت لە خۆ ڕاشکاند و بیرازێکی چاکت کرد بۆ پاشا دەرکەوت کە ئەبوو قیر چەند پیاوێکی خراپ بووە ئەهێنێت کە گۆڕە و شار بدرێت هەر لەوێدا فەرمانی دا بە شاردا بیگێڕن و شاربەدەری بکەن، ئەمجا کەشتیەوان بیبات و لە گونیێک هەڵی بکێشێت و چواردەوری پڕ بکا لە قسڵ، ئەمجا فڕێی بدەنە دەریاوە. ئەبو سیر هاواری کرد، پاشام من لە تاوانەکانی خۆش بووم، بیبەخشە بە من. پاشا وتی، تۆ لە تاوانەکانی خۆشەبی من لێی خۆش نابم، دیسان پاشا بانگی کرد ئادەی بیبەن. خێرا پاسەوانان بردیان و خستیانە گونیەکە و قسلیان کردە چواردەوریەوە لە نێو گونیەکەدا و بەریان دایەوە ناو دەریا و بە سووتاوی خنکا. ئەمجا ئەبوو سیری بان کردە لای خۆی وتی چیت ئەوێ لە دنیادا بۆ دەکەم. ئەژوتی خوازیاری ئەوم ڕەوانەی وڵاتی خۆم بکەیتەوە چونکە ژیانم لێرە نەماوە ئێرەم لەبەر چاو کەوت. پاشا داوای لێکرد ببێتە وەزیری، ئەبو سیر پەسەندی نەکرد، پاشا کەشتێکی بۆ بارکرد لە نەختینەی زێڕین و شتومەکی گرانبەها و پێداویستی سەفەر و بەڕێی کرد، ئەبو سیر سەرەڕای پارە و سامانی خۆی، پاشایش پارە و سامانێکی زۆری بە خەڵات پێدا و ڕەوانەی کرد. کەشتی چارۆکەدار بە دەریادا کەوتەڕێ و بە سەلامەت گەیشتە ئەسکەندەریە. لە کەناری دەریا لەنگەری خست و ئەبو سیر دابەزی و کۆیلەکانی لەگەڵیدا چوونە کەنار و کۆیلێک چووە لای ئەبو سیر و پێی وت، گەورەم سەیری کەناری دەریاکە بکە ئەوە گونیەکی سەردروکراوە بەسەر ئاوەکەوە ئەبوو سیر چوە قەراغ ئاوەکە و گونیەکەی ڕاکێشا لەگەڵ کۆیلەکەدا کە سەری گونیەکەی هەڵپسڕی سەرنجیدا لاشەی ئەبوو قیری تێدایە ئەویش بە کۆیلەکانی وت ئادەی سندوقێکی بۆ بێنن لە سندوقیان خست ئەبو سیر بە ڕێوڕەسمی موسوڵمانانە ئەبو قیری لە گۆڕستانێکی نزیک شاری ئەسکەندەریە ناشت، گۆڕەکەی بۆ هەڵبەست، لە سەر کێلەکەی ئەم شیعرەی بۆ نووسی. جنێوت فرۆشت پێت ئەفرۆشنەوە، چیت بەخشی پێتی ئەبەخشنەوە، داوێن پیس مەبە و خۆت بپارێزە، مەژی بە بیری هەمە چەشنەوە. یاری چۆلەکە لەگەڵ هەڵۆدا بەندە بە ژیری و عەقڵیونەوە. ساڵانێک ئەبو سیرت دەوڵەمەندانە ژیانی بردە سەر. کێزدان بە سەری کردەوە لە تەنیشت گۆڕی ئەبو قیرەوە نێژرا و گۆڕستانەکە ناونرا گۆڕستانی ئەبو قیر. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەی شار شەهرەیار ئەی زانای وشیار ئەجێڕنەوە ماسیگرێکی زۆر هەژار و نەدار بووە ناوی عەبدوڵڵا بووە نۆ کوڕی هەبووە لەگەڵ دایکیاندا بە کولەمەرگی بەخێوی کردوون لە تۆڕی ماسیگرتنەکەی بەولاوە هیچی تری نەبووە ئەم ماسیگرە هەموو ڕۆژێگە چووە کەنار دەریا و چەند جار تۆڕی خۆی فرێدایە نێو دەریا ڕۆزی ئەو ڕۆژەی ئەهێنایە و بازار و ئەیفرۆشت پێی ڕازی بوو لە زۆر زۆر و لە کەم کەمی خەرجە کرد هەموو ڕۆژێک چەندی پەیدا بکردایە هەمووی خەرجەکرد بۆ مناڵەکانی و ئەیوت ڕۆزی سبینەی ماڵ و مناڵەکەم لەگەڵ هاتنی سبینێ دێتە دەستم کە مناڵی دێمی بوو هیچیان لە ماڵدا نەبوو ژنەکەی وتی پیاوەکە زەیستان و شتێکم بۆ پەیداکە بیخۆم ماسیگری مێردی وتی هەر ئێستا و بەم بەیانی ئەچمە سەردەریا و تۆڕ فرێدەم لە بەختی ئەم مناڵە نوێمان تاکو بەختی ئەم مناڵەمان تاقی بکەمەوە ژنەش وتی پەنا بخوا ماسیگر تۆڕەی دابەشانی دا و بەرە و کەناری دەریا کە گەیشت تۆڕەکەی فرێدا دەریاوتی لە بەختی ئەو ساوایەمان ئەمجا پاڕایەوە پەروەردگارە ڕۆزی ئاسان و بێخەم بێ نەک و گران و کەم بێ ماوەیەکی باش چاوەڕێ کرد ئەم جا تۆڕەکەی لە نێو دەریادا ڕاکێشایەوە چووە سەر تۆڕەکە لە پوش و پەلاش بەولاوە هیچی تیانە بوو نە زۆر نە کەم ماسی تێدا نەدۆزیەوە جاری دووەمیش تۆڕەکەی خستە و ناو دەریاکە ماسیەک چیە لە تۆڕەکەدا نەبوو ئەم جا شوێنەکەی خۆی گۆڕی و لەو لاترەوە تۆڕەکەی فرێدا دەریاوە تاکو ڕۆژ ئاوا ئەمە حاڵی بوو ماسیەکی بۆ نەگیرا خۆیشی سەری سوڕما لە دڵی خۆیدا پرسی بڵێ خوا ئەم مناڵی دروست کردووە ڕۆزی بۆ دیاری نەکردبێ ناچار ئێوارە تۆڕەکەی دا بەشانی دا و بەرەو ماڵ بووەوە لەبەر خۆی وتی ئێستا من چۆن بەدەستی بەتاڵ بچمۆ ناو ماڵ و مناڵ گەیشتە بەردەمی نانەواخانێک کڕیارێکی زۆری بە دەورەوە بوو ساڵیش گرانی بوو خەڵکەکە بێزەخیرە بوون خەڵکەکەش بە پارەکانیانەوە دەستیان درێژە کرد نانەواش نەیە پەرژا، ئەویش وەستا، بۆنی نانە برژاوەکە بەسەریدا ئەهات و خۆیشی برسی بوو. نانەواکە هاواری بۆ کرد، وەرە ماسی گر، ئەویش چووە نزیکیەوە، نانەوا لێی پرسی، نانت ئەوێ؟ ماسی گر بێدەنگ بوو. نان پێوەدەرەکە وتی، شەرم مەکە قسە بکە، ئەگەر پارەت پێ نییە، گرنگ نییە، نانت ئەدەمێ، کە پارەت بوو، حەقەکەیم بدەرێ. ماسی گر وتی. بەو خوایە پارەم پێ نییە بەڵام ئەم تۆڕەم هەیە لای تۆ بەبارم تە دای ئەنێم تاکو و سبێنێ پارەی نانەکەت بۆ دێنم نان پێوە دەروتی داماوی هەژار ئەم تۆڕی ماسی گرتنە پەیداکەری ڕۆزی تۆیە گەر بەبارم تە لای من دای بنیت ئەی بەچی ماسی ئەگری بڵێ بزانم چەند نانت پێویستە. ماسی گر وتی دەنان کەنانەکەی دایە دە پارەشی دایە وتی ئەوەش با قەرز بێت و هەمووی ئەکاتە بیست پارە ئەگەر پارت بۆ پەیدا نەکرا ئێواران وەرە و دەنان ببەوە بۆ ماڵ هەر کاتێک پارەت پەیدا کرد قەرزەکەم بدەرەوە یان لە بری قەرزەکەم ماسی بۆ بێنە ماسیگر دەستی کرد بە پاڕانەوە بۆی وتی خوا پاداشتی بەخێرت بداتەوە دە پارە و دەنانی گەرمی وەرگرت و گەڕایەوە بە دڵی خۆشەوە کە خۆی کرد بە ماڵدا ژنەکەی بینی مناڵەکانی ئەخافلێنێ و برسیەتیان لە بیرەباتەوە خێرا خێرا پێیانەڵێ هەر ئێستا باوکتان دێتەوە و نانتان بۆ دێنێ ماسی گر سلاوی لێکردن و نانەکەی خستە بەردەمیان ئەمجا لەسەر خۆ باسی نانەواکەی بۆژنەکەی کرد بۆ بەیانی چوەو کەنار دەریا و تۆڕەکەی فرێدایان ناوی دوای ماوەیەک تۆڕەی ڕاکێشایەوە بەڵام ماسی تێدا نەبوو تاکو ڕۆژاوا خەریک بوو یەک ماسی بۆ نەگیرا بە پەژارێکی زۆرەوە گەڕایەوە بە هەمان ڕێگادا کە نانەوا خانەکەی لەسەر بوو لە دڵی خۆی داوتی بە چ ڕویەکەوە بگەڕێمەوە بۆ ماڵ بەڵام با خێرا بکەم و نانەواکە نەمبینێ شەهرەزاد وتی کە گەیشتە ئاستی نانەواکە هەنگاوەکانی خێرا کرد و پەلەی کرد نان پێوەدەرەکە لەو کاتەدا سەری بەرز کردەوە ماسی گرەکەی بینی هاواری لێکرد ماسی گروەرت دەنانەکەت ببە دە پارەکەشی لەگەڵدا وەربگرە چییە بە کوێدا بیرت چووەوە ماسی گروتی نەبەخوا بیرم نەچووە بەڵام چی بکەم دوێنێ زۆرم تەقللادا بەڵام یەک ماسیشم بۆ نەگیرا نان پێوە دەرەکەوتی شەرم مەکە براکەم ئەی پێم نەوتیت پەلەم نییە و هەر کاتێک پارەت دەستکەوت قەرزەکەم بدەوە ئەم جا دەنان و دە پارەی پێدا ماسیگر بەدڵی خۆشەوە گەڕایەوە و بەسەرهاتەکەی بۆ ژنەکەی جێڕایەوە ژنەکەی سەری بڵند کردەوتی پیاوەکە خوا کەریمە پش بەخوا هێندە پارە پەیداکەی قەرزەکەیشت ئەدەیتەوە چل ڕۆژی ڕەبق ڕۆزی ماسیگر بەسترا و هەموو ئێوارێک پارە و نانەکەی لە نانەواکە بردەوە بۆ ماڵ هەر ئێوارێک ماسیگر پێی بوو تایە قەرزەکەم بووە چەند نان پێوە دەر ئەیوت پەلەمەکە با پارەی زۆرت بێتە دەست ڕۆژی چلویەکەم ماسیگر بەژنەکەی وت ژنەکە پێچێت ڕۆزیم لە دەریادا نەما بێ با تۆڕەکەم خڕێ بدەم و ئیدی ئەم ڕاو ماسیێنەکەم بەڕاستی ئەم کابرای نانەوایە هێندەی قەرز پێداوم شەرمی لێکەم ژنەکەی لی پرسی جارێ لە جاران قسێکی کردووە بۆنی ئەوەی لێبێت داوای پارەکەی ئەکاتەوە ماسی گروتی نەبەخوا ژنەکەی وتی پیاوەکە هێندە شەرمی لێمەکە خوا دڵی ئەو پیاوەی بۆ تۆ نەرم کردووە ماسی گروتی بڕوا بکە لە ڕووم نایەت تەنانەت بەبەر دوکانەکەشیدا بڕۆم بۆ کەناری دەریا بۆ ماسی گرتن هەر کە ئەمبینێت بانگ مەکات و نان و پارەکەم ئەداتێ تاکەی من قەرزی لێ بکەم ژنەکەی وتی داوای وەرگرتنەوەی قەرزەکەی لێ کردویت ماسی گروتی نە ژنەکەی وتی خانە خراپەر کاتێک داوای قەرزەکەی کردەوە تۆیش بڵێ با پارەم بێتە دەست ماسی گرپرسی جا ئەمەکەی پارەم دێتە دەست ژنەکەی وتی خوا کەریمە ماسیگر وەکو جاران تۆڕیدا بە کۆڵیدا و بەرە و دەریا بوو ماسیگر وەکو جاران تۆڕیدا بە کۆڵیدا و بەرەو دەریا بووەوە لە دڵی خۆیدا دەستی کردە پاڕانەوتی ئەی پەروەردگار ئەمڕۆ بەناومێدی نەگەڕێمەوە ئەگەر یەک ماسیش بووە خویە ڕۆزیم بدەی بەڵکو بیبەمەوە و بیدەم بەو نان پێوەدەرەی کە یارمەتیم ئەدا لە دڵەڕاوکێی ئەوە دابوو بە چ ڕویەکەوە ئێوارە بە بەر نانەوا خانەکەدا بەرەو ماڵ بێتەوە کە گەیشتە کەنار دەریا تۆڕی سەرشانی بڵاو کردەوە فڕیدایە نێو ئاوی دەریاوە ماوەیەک چاوەڕی کرد تۆڕەکەی ڕاکێشایە و سەرنجیدا قرس بووە تێی نەوی و زۆر بە ماندوی و نقەنق تۆڕی هێنایە کەنار دەریا و وشکایی کە سەرنجیدا کەرێکی تۆپیوی تێدایە ئاوساوە و بۆنێکی ناخۆشی لێدێ ماسیگر سەری بادا و تیلا حولەوە لا قوتە ئللا بلا علی عظیم کەلاکەکەی لە تۆڕەکە کردە و لی دوورکەوتەوە جارێکی دی تۆڕەکەی فرێدایە و دەریاکە ماوەیەکی باش چاوەڕی کرد ئەمجا ڕای کێشایە و ئەمجارش قرس بوو هێندە خەریکی بوو بەری دەستی خوێنی لێهات کە تۆڕەکەی هێنایە کەنار دەریا و سەرنجیدا ئادەمیزادێکی تێدا ڕاکشاوە ماسیگر دای بەسەری خۆیدا و بەدەم ڕاکردنەوە لە دلی خۆی داوتی ئەه بەو خوای هەبێت و نەبێت ئەو دەمەی تۆڕەکەم هەڵداوەتە دەریاوە قمقمۆکەیەکی سەردەمی حەزرەتی سولەیمانی تێکەوتووە و تێداشکاوە ئەو دێوەی تێدا هاتووەتە دەرەوە و لە تۆڕەکەی مندا بۆ نەکبەتی گیری خواردووە ئادەمی زادی ناو تۆڕەکە بانگی کرد کورە ماسی گڕامەکە وەرەوە منیش وەکو تۆ ئادەمی زادم وەرە وەرە با پاداشتی ئەم چاکەت بدەمەوە وەرە مەترسە ماسی گرکامەی بیست وەستا ئەمجا لای کردەوە بۆ دواوە وردە وردە بەترس و لەرزەوە هاتەوە لای تۆڕەکەی و ئادەمی زادەکەی دەرهێنا لی پرسی بۆ خاتری خوا تۆچیت تۆ جنۆکە نیت کابراوتی نەخێر ماسی گروتی ئەی چێ تۆی فرێداوتە دەریاوە کابراوتی کەس فرەی نەداوم خۆم کوڕی دەریام لە تیرێکی مسلمانم بە قەزا و قەدەری خوا ڕازی بووم و تۆڕەکەم نەدڕاند و خۆم ڕزگار بکەم ئێستاش ئەوە من بوومە کۆیلەی تۆ ئەمجا بە ماسی گری وتەم ڕۆژێک گۆرە ئەم شوێنە و هەندێک میوەم لەگەڵ خۆت بۆ بێنە سەر زەوی میوەی زۆر خۆشی تێدایە وەکو هەنجیر هەنار ترێ سێو قۆخ و زۆری تر منیش ئەو شتەی میوەکەی تێدا بۆ مەهێنیت بۆ تپڕەکەم لە زێڕ و مرواری و یاقوت و مەرجانی ژێر دەریا ماسیگر خێراوتی دەفەرموو با فاتیحەک بۆ ئەم ڕێکەوتنەمان بخوێنین هەردووکیان دەستیان کردە فاتی حەخوێندن دواتر کوڕی دەریاوتی هەندێک چاوەڕێم بکە با بچمەوە بنی دەریا و کۆمەڵێک زێڕ و مرواریت بۆ بێنم خۆی فرێدایە دەریاکەوە و نقم بوو دوای کەمێک ماسی گرت لە دڵی خۆی داوتی بەخوا منیش گێلم باشە بۆچی بڕای پێ بکەم کە کوڕە دەریاییە دێتە دەرەوە ئەبوو دەستەکانی ببەستم و بم بردایە و نێو شار و پیشانی خەڵکیم بدایە و پارەم لێوەر بگرتنایە بەهۆی ئەو کوڕە دەریاییەوە خۆمە کرد بە ماڵە دەوڵەمەندەکانیشدا ماسیگر لەم بیرکردنەوەیدا بوو هێندەی زانی کوڕی دەریا هاتە دەرەوە و پڕ هەردوو دەستی لە زێڕ و مرواری و یاقوت بوو کردیە دەستی ماسیگرە و پرسی تۆ ناوت چییە ماسیگروتی عەبدوڵا ئەی ژوتی منیش ناوم عەبدوڵایە لێرە بەدواوە تۆ عەبدوڵای وشکانی و منیش عەبدوڵای دەریایی ئەم جاوتی ببورن شتێ نەبوو زێڕ و مرواری و یاقوتەکانی تێبکەم عبدوڵای وشکانی زێر و مرواری و یاقوتەکانی لێ وەرگرت و زۆر دڵخۆش بوو پێیوت هەموو بەیانێک پێش هەتاو کەوتن وەرە ئەم شوێنە و منیش ئامادە ئەبم خواحافیزی کرد و جێ هێشت کە خۆی کردەوە بە شاردا یەکسەر خۆی گەیاندە لای نان پێوە دەرەکە و گەلێک نزای خێری بۆ کردوتی کاکی برا خوا ڕۆزی نرد و قەرزەکەم پێ بڵێ چەندە کابرای نانەوەتی پێویست ناکە براکەم هەرچەندم ئەدەی تێپەسەندمە چەندت پێ بمدەرێ گەر هیچت پێ نیە وەکو جاران نان و پارەی خۆت وەربگرە و بڕۆ بەڕێی خۆتەوە ماسی گروتی هەرچەند ئەزانم زۆرت پارە لای منە بەڵام جارێ ئەمە بگرە مشتێک یاقوت و مرواری و زێڕی کردە دەستەوە خۆشی هێندەی تری لە گیرفاندا مابوو ئەم جاوتی براکەم دە هەندێک پارەم بدەرێ لە بازارەکە خەرجی بکەم تاکو سبەینێ ئەچمە بازاڕ و ئەم زێڕ و مرواری و یاقوتانە ئەفرۆشم نان پێوەدەریش کە ئەو زێڕ و مرواری بینی زۆر دڵخۆش بوو هەرچیەک درهەم و پارە لە دەغیلەی نان فرۆشتنەکەی دابوو کردێت دەستی ماسی گرەوە ئەمجا هەموو ئەو نانانەی برژاندبوونی کۆکردەوە و تەنوری کوژانەوە و دوکانی داخست و نانەکانی خستە سەرسەری و شوێنی کەوت بۆ ماڵی ماسیگر ماسی گریش چوە بازار و گۆشت و سەوزەی کڕی و بەرەو ماڵ بووە و نان پێوە دەریش بەدەستەوارە نانەکانەوە بەدوایەوە بوو گەیشتنەوە ماڵ وەستای نان نانەکانی دا بەژنی ماسیگر و عەبدوڵای وشکانیش گۆشت و سەوزە و میۆکەی خستە بەردەستی ژنەکەی ئەو ڕۆژە نان پێوە دەر نەچوە بەلای نانەواخانەکەیدا و هەر خەریکی پەزێرای ماڵی عەبدوڵای وشکانی بوو ماسی گر پرسی کاکی برا زۆر ماندووبی بە ماڵ و مناڵمەوە نان پێوە دەروتی ئەوە ئەرکی سەرشانمە لێرە بە دوا من نۆکەری ئەم ماڵم چونکە نقمی دەریای چاکەی تۆم ماسی گەروتی کاکە گیان بە پێچوانە و تۆ لە کاتی نەبوونی من دافریای خۆم و ماڵ و مناڵم کەوتویت لە برسێتی ئێمە ڕزگار کرد خاوەن نانەواخانەکە وشەوە لە ماڵی ماسی گرمایەوە بەم شێوە کابرای نان پێوە دەربووە هاوڕێی ماسیگر لەو لایشەوە ماسیگر پەیمانەکەی نێوان خۆی و عبدوڵای دەریای بۆ ژنەکەی جێڕایەوە ژنەکەی سوپاسی خی کردووە مۆژگاری مێردەکەی کرد هەرگیز لای خەڵکی ئەم نهێنی ئاشکرانەکە با سوڵتانەکان نەکەنە سەری و زۆری لێ نەکەن عبدوڵای وشکانی وتی گەر لە هەموو خەڵکی بشارمەوە ئەم نهێنیە لە نان پێوە دەرناشارمەوە بەیانی زووی ڕۆژی دواتر سەبەتەیەکی پڕ لە میوە کرد و لە شار چوە دەر و بەرەو کەناری دەریا و شوێنی دیاری کراو کە گەیشت سەبەتەی میوەکەی دانا و بانگی کرد لە کوێیت ئەی عەبدوڵای دەریایی کاتێکی زانی یەکێک وەڵامی دایە و بەڵێ لە ئاوەکە هاتە دەرە و ئەمیش سەبەتەی میوەکەی پێشکەش کرد عەبدوڵای دەریایی لێ وەرگرت و خۆی کردەوە بە دەریاکەدا دوای سەعاتێک هاتەوە دەر لە دەریاکە سەبەتەکەی بە پڕیهێنا دەرەوە کە زێڕ و مرواری و یاقوت بوو عەبدوڵای وشکانی خواحافیزی کرد و سەبەتەکەی خستە سەرشانی و گەڕایەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو